شەهرەزاد وتیە جێرنەوە لە سەردەمی زوو لە ساڵانێکی زمانی پێشوو پاشایەکی بەتوانا هەبوو لەشکری زۆری لە گۆڕەپان بوو خاوەنی بودجە و پارە و سامان بوو بەڵام چوو بۆ ساڵەوە و وەجاخی کوێر بوو ناچار ڕووی کردە خوا و نزایەکی زۆری کرد کە خوا کوڕێکی پێ ببەخشێ تاکو و دوای خۆی لەسەر تەختی شاهانەی دابنیشێ خوا نزاکەی پەسەند کرد و ژنەکەی بە کوڕێک دووجان بوو لە تەمەنی پێ ساڵیدا کوڕەکەیدا دە زانایەکی زیرەک و بەتوانە کە ناوی سندوبات بوو کە تەمەنی بۆ دە ساڵان دا دە زانایەکی تر تاکو و فێری ئەدەب و هوەری بکە تاکو و کوڕەوای لێهات بۆ زانایە کەس نەبوو شان بدا لە شانی لە ئەدەب و هوەردا دواتر کۆمەڵێک پاڵەوان و شۆڕەسواری عەربی دەشتەکی بۆ بەکرێگرت تاکو و فێری سوارچاکی و جەنگین و شەڕشیری بکەن ڕۆژێکیان ئەستێرە ناسێکی ساحیر چۆ لای پاشا و پێیوت گەورم سێری تاڵعی کوڕەکەتم کردووە بۆم دەرکەوتووە لەم هەفتێدا قەشێک ئەبێتە هۆی تیاچوونی ئاگادار بە پاشایش پرسی ئەی چارە چییە؟ فاڵچی وتی بە قسەی منەکەیت لە ڕزوباخێکدا ئەم هەفتەیە دایبنێ با نەگەڕێ پاشا دەم و دەست فەرمانی دا کە ڕزوباخەکەی خۆی بۆ ئامادە بکەن کەنیزەکانی سەماکەر و گۆرانی بێژان و مۆسیقاژەنان ببەنە ڕزوباخەکە نەهێڵن حەوت ڕۆژ کوڕەکەم بچێتە دەرەوەی ڕەزەکە ئەمجا پاشا دەستی کوڕەکەی دا بە دەستی چاکترین کەنیزەکی دەرباری خۆیەوە هەر ئەو ڕۆژە کە چوە کۆشک ڕز و باخکەی باوکی کەنیزەکێک دڵی چوە کوڕە پاشاوە هێندەی عاشق بوو کە خۆی بۆ نەگیرا و چوو بە کوڕەکەی وت زۆرم خۆشەوی کوڕە پاشا زۆر تووڕە بوو کچەکە خۆیدا بەسەردەست و پێیدا بەڵام بێسوود بوو دوانیوەڕۆی هەر ئەو ڕۆژە کەنیزەکە چوە کۆشکی پاشا و دەستی کردە گریان و خۆی فرێدایە بەرپی پاشا وتی گەورم کوڕەکەت دەستی بۆ بردن ویستی ئەم جاکەوتە هەنسکدان پاشایش هێندە تووڕە بوو ئاوەزی لە دەستدا و هەر لەوێدا فەرمانی کوشتنی کوڕەکەی خۆیدا وەزیران و پیاوماقوڵانی مەملەکەت بەپەلە کۆبوونەوەیان کرد بۆ تاوتێکردنی ئەم فەرمانە شاهانە وەزیرێکی کارامە و زیرەکیان لێ هەستاوتی برایان بۆ خۆمان نەزانین کە دوای تەقەلا و هەوڵێکی زۆر و ئەملا و ئەولا خوا ئەم کوڕە تاقانەی بەخشی بەم پاشا پیرە ناکرێ ئێمە دەست بخەینە سەردەست و دەممان دابخەین ئەوەیش بزانن ئەم کوڕە لە سێدارە بدرێت دوای ماوەیەک پاشامان یەخەمانەگرێ بە بیانووی ئەوەی کەسمان هەوڵمان نەداوە پەشیمانی بکەینەوە لەم فەرمانە شاهانەیە بۆیە ڕێگان بدەن بچمە لای و بەناوی خۆم و ئێوە هەوڵ بدەم پاشگەزی بکەمەوە لەم کارە بەدە وەزیرەکان بیرۆکەکەیان بەدڵ بوو کە کۆڕەکەیان تەوا بوو ئەم وەزیرە چووە دیوەخانی پاشا و لەوێ و بۆ ژوورەوە کە لە بەردەمی داوەستا کڕنوشی بۆ بردووتی پاشای زەمان گەورەی هەمان حەزم کرد ئەوەت پێ بڵێم ئەگەر هەزار کوڕی ترت هەبێ و کێشەیەکی لەم شێوەیەت هاتە بەردەم تاوانە فەرمانی کوشتنی کوڕێکت لەو هەزار کوڕە دەربکەی چونکە مەکر و فێڵبازی ژنان زۆر زۆرە ژنان بە فێڵ و مەکریان هەزاران کارەساتیان دروست کردووە کەم کەس ئەتوانێ بە ئاسانی لە فێڵ و پیلان جێڕانیان ڕزگار بێ توخوا کەس شتێکی لە مەکر و فێڵی ژنانی بۆ جێڕاویتەوە ئاخر کێ ئەڵێ ئەمەش پیلان نییە بۆ کوڕەکەتی دروست کردبێ پاشا وتی تۆ هیچ ئەزانی لەبارەی مەکری ژنانەوە وەزیر وتی بەڵێ قوربان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. چیرۆکی مەکری ژنانی یەکەم وەزیر شەهرەزاد وتی ئەو وەزیرە دەستی بە جێرانەوە کردووتی ئەجێرنەوە ئەی پاشای بەختیار بە توانای سەردار پاشایەکە بوو کاتی خۆی زۆر مێ باز بوو ژنخواز بوو ڕۆژێکیان لە پەنجەرەی ژوورێکی کۆشکەکەیەوە کەنیزەکێکی زۆر جوانی خانومانی ناسک بە سەربانی ماڵە دراوسێکانەوە ئەبینێ ئەکەوێتە پرسیارکردن لە کەنیزەکەکانی خۆی پێی ئەڵێن کە ئەو ماڵە ماڵی وەزیرێکی خۆیەتی ڕۆژی دواتر لە سەرای دەوڵەت ئەنێرێتە شوێنی بە فەرمانێکی شاهانە ئەینێرێتە کارێک لە دەرەوەی شار تاکو و جێبەجێ بکە دواتر بە هەر فڕوفێڵێک بێ پاشا خۆیەکە بە ماڵی وەزیرەکەدا و ئەکەوێتە قسەکردن لەگەڵ کەنیزەکەەکە کەنیزەک ئەپرسێ خێرە ئاوە پاشا بەم سەردانە گەورەی کردوین پاشاش ئەڵێ جوانی و ناسکی تۆ منی هێناوەتە ئێرە بە قوربانت بم کەنیزەکەیش ئەڵێ قوربان من شایانی خزمەتکارێکی ماڵی تۆیش نیم کەوتە نازونک و وتی تۆ فەرموو دابنیشە با شتێکت بۆ ئامادە بکەم بیخۆی قوربان تۆ میوانی ئازیزی ئەم جا کەنیزەکە هەستا و کتێبێکی بۆ هێنا و دایە دەست پاشا پێی وت خۆت بەو کتێبەوە خەریک بکە تاکو خواردن ئامادەکەم پاشایش دانیشت و کەوتە خوێندنەوەی سەرنجی دا چەند ئامۆژگاری و پەندی تایە کە باز لە خراپی زینا کات کەنیزەکەکە نەوەت قاپی خواردنی بۆ ڕازاندەوە لەگەڵ پاشادا دانیشت پاشا لە هەر قاپە و کەوچکێکی خوارد سەرنجیدا ئەو بڕە خواردنانە یەکەم تام و چێژیان هەیە زۆر سەری سوورما بۆیە پرسی ژنەکە ئەم خواردنانە هەرچەند زۆرن بەڵام یەک تام و چێژیان هەیە کەنیزەکەکەوتی خوا پایەدارت کە ئەمە پندێک بوو بۆ ئەوەی تێی بگەی آخر لە کۆشکەکەی خۆتدا نەوەت کەنیزەک هەیە پاشا تەریق بۆ هێندە بە پەلە ماڵەکەی جهێشت مستیلەکەی دەستی لە ژێر پشتیەکەدا لێ بەجەمە دوای ماوەیە گوەزیرەکەی لە سەفەر گەڕایەوە چۆ لای پاشا و پێیوت کە کارەکەی بۆ پاشا جێبەجێ کردووە کە وەزیرەکە گەڕایەوە ماڵ شەو بۆ نوستن چوە سەر جگەکەی کە پشتەکەی گواستەوە مسیلەکەی بینی بێدەنگ هەڵی گرت ماوەی ساڵێک وەزیر قسەی لە ژنەکەی دابڕی بێ ئەوەی ژن ئاگای لە هیچ بێ ئەمجا ژنەکە چۆ ماڵی باوکی و سکاڵای لە مێردەکەی کردوتی ساڵەکە قسەی لێدا بڕیون باوکی پەیمانی پێدا کە لای پاشا ئەم گلەی لێ بکە خەزوری وەزیر چاودێریە کرد تاکو ڕۆژێکیان زانی زاوەکەی لای پاشای و عەسکەری قازیش لێیە کە چۆ لای پاشا ڕووی تێکردوتی گەورم ڕزوباخێکم هەبوو پێوەی ماندووبووم تاکو پێگەیشت کاتی بەرهەمێنانی پێشکەشی ئەم وەزیرەتم کرد ئەویش بارەزوی خۆی لە بەرەکەی خوارد ئێستاش ئەم کابرایە ناچێت بەلای ڕزوباخکەیدا و پشگوێی خستووە بۆیە ڕزەکە سیس و پیس بووە پوکاوەتەوە و جوانی لەدەستداوە ئەمجا پاشا ڕووی کردە وەزیر وەزیریش لە وەڵامدا وتی گەورم خەزورم ڕاستەکە بەڵا منیش دوجار کە چوومە ڕزوباخکەوە شوێن دەستی شێرم لە ناوی دابینی بۆیە ترسام و ئیتر نەمێرا جارێکی تر بچمەوە ناو ڕزوباخەکە پاشایش زیرەکانە تێگەیشت جێ دەستەکە موسیلەی خۆیەتی بۆیە پاشای ژووتی کاکی وەزیر بێخەم بە بگەڕێ و ڕەز و باخکەت چونکە ئاگادارم و بە گۆڕی با و باپیرانم ئەو شێرە دەستی بۆ هیچ نەبردووە و ڕەزەکە سەلامەتە وەزیر وتی بەسەر چاوان ئەمجا دواتر نردی بە دوای ژنەکەی داوهێنایەوە و دڵی دایەوە دیسان و تویانە بازرگانێک بۆ ژنێکی هەبوو زۆری خۆشویستووە ئەمەندە جوان بووە دڵی لەو ژنە پیس بووە بۆیە تووتەکی بەسەرەوە کردو بە چاودێر ژنەکەشی خزمەتکارێکی گەنجی لە ماڵدا بووە خۆشی ویستوە و ڕێزی گرتووە جارێکیان کە بازرگان لە سەفرە گەڕێتەوە لە تووتە پرسێ ئەم ماوەیە چی دیوە بۆم گێڕەوە تووتی پێی ئەڵێ لە ماڵەکەتدا خزمەتکارێکی لاوی تورکی هەیە ژنەکەت زۆری ڕێزەگرێت و شەوانە ئەیباتە لای خۆی بازرگانش لە ژنەکەی توڕێ بێ ژنەش پێی ئەڵێ پیاوە کە باڵندەیەکی بێژیر و بیر چییە تۆوا بڕوای پێەکەی ئاتۆ شەوێک لە ماڵی هاواریەکەت بمێنەوە بۆ بەیانی وەرە پرسیاری لێ بکە بزانە قسەی منە یان نە شەو مێردەکەی نەهاتەوە ئەم ژنە پیلان جێڕە فێڵبازە پارچە قماشێکی هێناو تەڕی کرد ئەمجا قەفەزی تووتیەکەی پێداپۆشی ئەو شەوە چەند جارێک ژنی بازرگان ئاوی پرژان بەسەر قماشی سەر قەفەزی تووتیەکەدا ئەمجا چرایەکی داگیرساوی لە قوماشەکە نزیکە کردەوە و دووریە خستەوە تاکو بەیانی چەند جارێک ژنە بازرگان ئەم کارەی دووبارە کردەوە ڕۆژی دوایی بازرگان هاتەوە ئەم جا تووتیەکەی هێناو لێی پرسی ئەرێ ئەم شەو من لێرە نەبووم لەم ماڵەدا چی ڕوویدا تووتی لە وەڵام داوتی جا بۆچی لەبەر باران و هەورە برسکە کەس خەوی لێکەوتووە کە بازرگان ئەمەی بیست دەستی کردە پێکەنین وتی ڕوودڕەش بێ درۆزن ئەم شەو ئاسمان سایەقە بوو دڵۆپەیەک باران نەباریوە توتێکەوتی چیم دیوە ئەوە ئەجێڕمەوە ژنەکەی وتی نەموت ئەم توتیە ژێری نییە و درۆکە ئەم جا بازرگان دڵی پاک بووە و لەگەڵ ژنەکەی پێکاتەوە بەڵام ژنەکەی پێوت تاکو ئەو تووتیە سەرنەبڕیت لەگەڵت ئاژنابمەوە بازرگان لە بەرچاوی ژنەکەی تووتیەکەی سەربڕی دوای چەند ڕۆژێک پاشا لە گەڕانەوەیدا کۆی لە تورکەکەی بینی لە ماڵیان هاتە دەرەوە بازرگان ڕاستی قسەکانی تووتیەکەی بۆ دەرکەوت درۆزنی ژنەکەی بۆ دەرکەوت چووە ماڵەوە دوای پەشیمانی لە سربڕینی تووتێکە ژنەکەی خۆی کوشت و سوێندی خوارد تا لە ژیاندا بێژن نهێنێ ئەم جاوەزیروتی گەورەم پەلە مەکە لە بڕیارداندا بە کوشتنی کوڕەکە چونکە پەشیمانی سوودی نییە بەچی دازانی ئەو کەنیزەکە ڕاز دەکە پاشا لە بڕیارەکەی پەشیمان بووە ڕۆژی دووەم کەنیزەکە چوە لای پاشا و دەستی کردەوە بە گریانوتی کەی ئەمە ڕەوایە تۆ فەرمان دەربکەیت و وەزیرەکەت جێبەجێکردنی ڕابگرێ لە کاتێکدا گۆڕاڵی پاشا لە جێبەجێکردنی فەرمانەکانیدایە ئەوە پاشا گیان ئەجرنە و کابراایە کە بە ڕۆژانە ئەچوە کەنار دەریا هەموو ڕۆژێ کوڕەکەی شوێنە کەوت لە کەناری دەریا مەلەیە کرد باوکە کەشی گوێی نادایە و ئامۆژگاری ناکرد تاکو ڕۆژێکان هێندە مەلەی کرد بازۆڵەکانی ماندوو بوون توانای مەلەی نەماوخنکاو مرد باوکیشی کە کوڕەکەی بینی نقمی ئاوەکە بوو خۆی هەڵدای ئاوەکە و کوڕێژ لە تاو خۆی باوەشی بە باوکیدا کرد لە پەل و پۆی خست دواتر هەردووکیان خنکان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. وەزیری دووەم و چیرۆکی مەکری ژنان شەهرەزاد وتی وەزیری دووەم چۆ بەردەمی پاشا و کڕنوشی بۆ بردووتی گەورم دوای تەمەێکی زۆر و خەم و پەژارێکی فرا خوا بەسەری کردیتەوە و کوڕێکی پێبەخشی ئێوارە لەگەڵ خۆی ئەیباتەوە ڕۆژی دواتر پیرێژن دێتەوە و بە هەمان نرخ لێی ئەکرێتەوە بیست ڕۆژی ڕەبق بازرگان کولێرەی پیرێژن ئەکرێتەوە بازرگان سەرنجیدا پیرێژن دیار نەما چەند ڕۆژ چاوەڕێ کرد بێسوود بوو ڕۆژێکیان بازرگان ئەڕواتە بازارێکی تر بۆ شتکڕین بەڕێکەوت پیرێژ نابینێ ئەچێت لای و چاک و چۆنی لەگەڵەکە ئەم جا پرسێەوە بۆچی دیارنی خۆ من هەر چاوەڕێی کولێرەکانی تۆ بووم پیرێژن بێدەنگە بێ بازرگان هێندەی تر ئەبێت تەمەراقی لێ دووبارە کاتەوە بۆیە پیرێژن بە شەرمۆڵێ چیت لێ بشارمەوە من کارەکەری ماڵێکی دەوڵەمەندم پیاوی ماڵەکە ئەکەوێت و ڕانێک یشتێ جراحێک هاتە ماڵەوە و بۆی گرتەوە ئامۆژگاری کرد کابێت سێ هەفتە ڕۆژی دوو گونک هەویر چەور لە ڕانی بنێ تاکو چاکە بێتەوە ئیتر دوو گونکی ڕۆژی پێشم ئەهێنایە و ئەم کرد بە دوو کولێرە و تۆیش لێرە لێت ئەکریمەوە دواتر کابرا مرد دوو گونک دەما کولێرەی تۆش نەما بازرگانە بەدەم هێڵنجدانەوە هەر ڕۆشت و ئەیوت لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم دوای ماوەیەک بازرگانە هێندەی بیر لەو دوو گونکە کردەوە تا نەخۆش کەوت و مرد ڕۆژی سێم کە نیزەکەکە خۆی کرد بەلای پاشادا و یەخەی خۆی دادڕی وتی قوربان هێندە گوێ لەو وەزیرە خراپانت مەگرە تۆیش مەبە بەو پاشایی هێندە گوێی لە گەورە وەزیرانی خۆی گرت تاکو توش بوو پاشا لی پرسی ئەوە چۆن بووە کەنی جەکەکەوتی ئەجێڕنەوە ئەی پاشای زەمان خاوەنی فەرمان پاشایەکە بۆ یەکێک لە کوڕەکانی خۆشویستووە لە کوڕەکانی تری لە بەردڵانتر بووە ڕۆژێکیان ئەو کوڕی بە باوکێڵێ حەزم لە ڕاوشکارە باوکەکەی خاتە تەکی و ئەڵێت چاودێری بکە و پێداویستەکانی ڕای بۆ ئامادە بکە وەزیر دوای خۆ ئامادەکردن کوڕێ بات و دەرەچن بۆ ڕاو شوێنێک ئەبینن مێرگ و ئاوەدانە زۆر خۆش و لەبارە شوێنی ڕاوشکارە لا ئەدەن ڕۆژێکیان کوڕە وەزیر لە بەردەمی دا ئاسکێک هەڵەسێت و بەلایەوە زۆر جوانە بێ بە وەزیرە ڵێ ئەمەوێ بە تەنیا شوێن ئەم ئاسکە بکەوم وەزیریش ڕێی ئەدات و ئەوی شوێنی ئەکەوێ ئەو ڕۆژە تاکو ئێوارە بە دوای ئاسکەکەەوە بێ لە دەشتێکی چۆڵ و ڕوودا شەوی بەسەردا دێ کوڕە پاشا سەری لێ تێکەچێت و ڕێی گەڕانەوەی ونەکە تاکو و بەیانی بە سواری ئەسپەکەیەوە ئەبێ بەیانی تاکو و نیۆڕۆ ملی ڕێ ئەگرێ تاکو ئەگاتە شارێک ئەچێتە ناو شارە ڕوانێ ماڵەکان کاول و کەلاون کەسی تیان نییە کونەپەپ و لەسەریانە خوێنێ لە کاتێکدا کوڕە پاشا سەیری وێنێکی سەر دیوارێکی کرد لای کردەوە کچێکی زۆر جوانی بینی لە بن سێبەری دیوارەکە داگریا لی نزیک بۆ پرسی تۆ چیت کچە ژووتی کچە چێژلێنەری ماڵی پاشام ڕۆژێکیان هاتمە دەرەوە بۆ کارێکی خۆم دێوێک فراندمی بەڵام هێندەی گڕی بەردە سوتاوی تێژیرا ئەو گڕی گرت و نزم بۆ و منی فرێدا چاوم لێ بوو سوتاومرد ئەوە سێ ڕۆژە دەمم لە نان و ئاو نەداوە کە تۆم بینی وتم ئەم جارش خوانەی کوشتم کوڕە پاشا بەزەی پیادەهاتەوە و لە پاشکۆی خۆیەوە سواری ئەسپەکەی کرد و پێیوت بێخەم بە گەرخوا بە وڵاتی خۆمی شاد کردمەوە ئەدنێرمەوە بۆ وڵاتی خۆت دوای کەمێک ڕۆشتن کچەوتی دام بگرە تەنگە تاوم ئەچمە ئەو دی و ئەو دیوارە ڕووخاوە هەر ئێستا دێمەوە دابەزی ڕۆیشت کە هاتەوە شتێکی زۆر ناشیرین و نینۆک درێژ و بڵح بوو کوڕە پاشا زۆر ترسا و گیانی کەوتە لەرزین ناشیرینەکە بازێکی دا و چووە پاشکۆی ئەسپەکە و پرسی ئەوە چییە بۆ تێکچووی کوڕە پاشاوتی کارێکی گەورەم بیرکەوتەوە ناشیرینەکە ژووتی سوپاکەی باوکتی بۆ بنێرە ئەوی ژووتی بەو سوپایە چار ناکرێت ئەم جاوتی ماڵ و سامانی باوکی تیا خەرج بکە کوڕەوتی ئەوەی شەم فریا ناکەوێت ناشیرینەکەوتی ئەوە چییە ئەڵێن خویەکمان هەیە لە ئاسمان یارمەتیمانەدا دەخوایەکەت بان بکە با ڕزگارت بکە لە دەستم کوڕە پاشا چاوانی بەرەو ئاسمان بڵند کردەوە دوای کەمێک سێری ئەو ناشرینەی کرد لە پڕێکە لە ئەسپەکە کەوتە خوارە و سووتا ئەم جا کە نیزەکەوتی پاشاگیان بەلای خۆی و پاشا ئەو وەزیری لەگەڵ کوڕەکەی نرد ئاگای لێبێ و ئامۆژگاری بکە کەچی ڕێی بە کوڕە پاشادا کە شوێن ئەو ئاسکە بکەوێت چونکە ئەویست کوڕە پاشا تیا بچێت بۆیە تۆش ئاگات لە خۆت بێ وەزیرەکانت هەڵت نەخەڵەتێنن پاشا ژووتی کوڕەکەم لە سێدارەدەم کەنیزەکە چووە دەرەوە و وەزیری سێم چووە ژوور بۆ لای پاشا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێنج سەد و هەشتا و دوو. سێیەم وەزیر و چیرۆکی مەکری ژنان شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار وەزیری سێم بە هاوڕێکانی وت هەر دەمم بە پاشا گەیشت کارێک ئەکەم هەر زوو پەشیمان بێتەوە لەم بڕیارە نالەبارە. کە چووە دەرباری پاشا کڕنووشی بۆ برد وتی، ئەگێڕنەوە ڕاوچییەک هەبووە سەگێکی هەبووە زۆری خۆشویستووە. ڕۆژێکیان ئەچێتە ڕاو، ئەچێتە ئەشکەوتێکەوە بۆ حەوانەوە. کونێک لە دیواری ئەشکەوتەکەدا ئەدۆزێتەوە پڕ ئەبێ لە هەنگوین. ڕاوچێش گۆزەیەکی پێ بێ پڕی ئەکا لە هەنگوین. ئەیدا بە شانی دا و ئەگەڕێتەوە و سەگەکە بە دوایەوە. یەکسەر ئەیبا بۆ بازاڕ بۆ فرۆشتن. لەبەر دوکانێکدا ئەوێسێ کابرای دوکاندار ئەوێ هەنگوینەکە ببینێ ڕاوچی سەری گۆزەکە هەڵداتەوە کابرا پەنجەی تێکات و ئەیهێنێ بەدەمیدا تاکو بزانێ چۆنە دڵۆپێک هەنگوین ئەکەوێتە سەرزەوی کۆترێک لەو لاوە مێرولە ئەبینێ دەوری دڵۆپە هەنگوینی سەرزەویان داوە بە باڵە فڕێک ئەنیشێتەوە لە دڵۆپەکە بخوە پشیلەی کابرای دوکاندار دێتە دەر و پەلاماری کۆترەکەدا سەگی کابرای ڕاوچی کە پشیلەکە بینێ ملی کۆترەکە شکێنێ پەلاماری پشیلەکە دات و لە جێدا ئەی کوژێ خاوەن دوکان و پشیلەکە سەگەکە کوژێتەوە ڕاوچی پەلاماری دوکاندارەدا و ئەی کوژێ لەم کەین و بینەدا هەواڵ ئەگاتەوە ئاوایی دوکاندار و دەی کابرای ڕاوچی دانیشتوانی هەردوو دەیەکە بە شمشێر بەرەبنە گیان یەک و شەڕی دەستە و یەخە هێندە لێکترە کوژن کە لە ژمارە نایەن مەگەر خوا بۆ خۆی بزانێت چەند کوژرا ئەم جاوەزیر وتی پاشاگیان مرۆڤ ئەبێ بە فەرمایشتەکانی خوا ڕفتار بکات و لێبوردن سیفەتی خۆشەویستانی خوایە پاشا کامانی لەوە زیر بیست دەمودەست بڕیاریدا لە کوڕەکەی خۆش بێت و نەیکوژێ ئەمجا دوا بە دوای وەزیر کەنیزەکە سکاڵاکەرەکە چووە بەردەم پاشاوتی ئەی پاشای توانە بە هەموو شت زانە من سکاڵای خۆم کرد تۆیش دادپەروەر نەبوویت و تۆڵەت نەسەندم لەبەر ئەوەی غەدرکەر و تاوانبار کوڕی خۆتە بەڵام دەست بە نزام وەکو و چۆن کوڕە پاشای سەرخست بەسەر وەزیردا ئاوا کێشەی منیش سەرخە بەسەر کوڕەکەتدا پاشای ژووتی ئەو بەسەرهاتە چۆن بووە کانی جەکەکەوتی بیستومە پاشایەک لە زمانی کۆندا هەبوو تەنیا کوڕێکی بوو کاتێک کوڕەکەی گەورە بوو کچە پاشایەکی بۆ خوازبێنی کرد ئەو کیژە جوانەی بووکی کوڕە ئامۆزایەکی هەبوو کاتی خۆی نردوێ خوازبێنی ئەم کیژە بەڵام بووکی پاشا پێی قایل نەبوو بوو کە ئامۆزای کچە ئەو شوکردنەی بیستەوە دیاری و بەرتیلێکی زۆری نرد بۆ یەکێک لە وەزیرەکانی باوکی داوای لەکرد کە مێردی کچە ئامۆزاکەی واتە زاوای کوڕی پاشای بۆ بکوشێ ئەمجا بۆ وەزیری نووسی بوو زۆر بەخیلیە بم بە مێردی کچە ئامۆزام هەوڵم بۆ بدە با تەڵاقی بدە ئەگەر نا مێردی ئامۆزاکەم بە هەر پیلانێک بێت بۆ بکوشە وەزیر دیارەکانی کوڕەمامی وەرگرت و هەواڵی بۆ نرد کە بێخەم بێ ئەو کارەی بۆ جێبەجێکەم دوای چەند ڕۆژێک پاشا نردە شوێن کوڕەوەزیر و ڕایسپارت کە بابێ بۆ شاری ئێمە و هەر لێرە کچەی لێمارە ئەبرێت و ئەیکاتە پەردەوە کە کوڕە و وەزیری باوکی بەمەیانزانی دیاری و پێداویستی ژنهێنانیان ئامادەکرد وەزیر هزار سەربازی شمشێر بەدەستی سوارێ خستە تەکی کوڕەکەی و ڕەوانەی شاری پاشای کرد دوای ئەوەی سەرپەرشتی کاروانەکەی بە ئەو وەزیرە سپارت کە بەرتیل و دیارەکانی کوڕە ئامۆزای بووکەی وەرگرت بوو پەیمانیشی دابوو ئەم کوڕە وەزیرە دوور بخاتەوە لە کچە پاشا ئیدی بە هەر پیلانێک بێ وەزیریش وتی، ئەمە هەلە و ڕەخساوە، ئەبێت لە ڕێگە پیلانێک بۆ زاوا دابنێم. ڕۆژی دواتر کاروان و هەزار سەربازە کەوتنە ڕێ، ڕێگەیەکی زۆریان بڕی. وەزیر بیری کەوتەوە کە لەو دەوروبەرەدا کانییەک هەیە هەر پیاوێک لێی بخواتەوە دەم و دەست ئەبێ بە ئافرەت. بۆیە فەرمانی دا کاروان لابدا بۆ حەوانەوە و دەوار و ڕەشماڵ هەڵبدەن. ئەمجا ڕووی کردە کوڕە وەزیر زاوا وتی، لەم دەوروبەرەدا کانێکی سازگار هەیە وەرە بە ئەسپەکان غار بدەین و بگەڕین تا ئەیدۆزینەوە کوڕە وەزیر ئەسپەکەی ژێری غاردا وەزیر بە دوایدا دوای ماوەیە گەڕان دۆزیانەوە کوڕە وەزیر لەسەر زینەکە هاتە خوارەوە دەست و دەموچاویشت ئەمجا دەستی کردە خواردنەوەی ئاوەکە هێندەی زانی لەشی گۆڕاو بووە ئافرەت زاوا بەسەر سوورمانەوە سەرنجی خۆیدا هەرچەندی کردو کۆشا سوودی نەبوو ئەمجا کەوتە گریان و لەخۆدان وەزیریش لەگەڵیدا کەوتە گریان و خۆی وا دەرەخست کە بێ ئاگا بووە لەو کارە ساتە زاوا بورایەوە کە بە ئاگا هاتەوە وەزیر لێ پرسی کوڕەکەم ئێستا چی بکەین زاوا وتی بڕۆ ئەم هەواڵە بگەێنە بە باوکی وەزیرم منیش لێرە ناجوڵم یان ئەبێت ببمەوە بە کوڕ یان لێرە ئەبم تا ئەمرم وەزیر ڕۆشت و کوڕە وەزیری زاوە کە بوو بە ئافرەت سێ شە و سێ ڕۆژ لەسەر ئەو کانێمایەوە و دەمی بۆ خواردن نەبرد خۆی دا دەست ئەو خوای کە کەس ناومێت ناکە شەوی چوارم ئەسب سوارێک هاتە سەر کانیەکە کە تاجێکی شاهانەی بەسەرەوە بوو سوارەکە پرسی ئەرێکیە تۆی هێنا ئێرە ئەویش بۆی گێڕایەوە کە زاوا بوو ئەچوو ژنەکەی بگوێزێتەوە دواتر وەزیرێک هێناویە سەر ئەم کانیە و ئاوای لێ هاتووە کە سوارەکە ئەیبینێن سوارەکەوتی ئەو وەزیرە خایی نەبێتەوە چونکە ئەم کانێ تەنیا یەک کەس شوێنەکەی زانیوە ئەم جاوتی وەرە پاشکۆم سوار بە ئەمشە و تۆ میوانی ئازیزی ماڵی منی زاوای بە ئافرەت وتی نازانم تۆ چیت شوێنت ناکەوم سوارەکە پێکەنی وتی من کوڕی شای پەریانم تۆیش کوڕی پاشای مرۆڤیت بێخەم بە لابردنی خەم و پەژارت بەلام و ئاسانە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو